گوێت لە هەواڵە گوێت لە دەنگ و باسە ئیتر لە کەناڵەکان بێت لە رادیۆکان بێت لە گۆڤارەکان بێت لە ڕۆژنامەکان بێت لە فەیسبوک و ئەتەرنێت بێت زۆرجا پەلەکردن لە نەقلی ئەخبار خاوەنەکەی پێی تاوانبارە بێت پەلەکردن لە نەقلی خەبەرەکان خاوەنەکەی پێی تاوانبارە بێت مجرد نەقلەکەی پێش ئەوەی تەصدیقی بکەیت تاوانبارە بیت بەس نەقلی بکەیت ئەوە بۆ ئەوەی دڵنیاش بن زۆر جا ئەو کەسانەی کەوا ڕاگەیاندنەکان گۆڤارەکان ڕۆژنامە نووسەکان ئەغڵەبەیان کاتێک نەقلی خەبەرێکەکەن دەنگ و باسێکەکەن ئەگەر بۆ بەرژەوەندی حزبەکەی نەبێت یان بۆ بەرژەوەندی تاکە شخصەکانی خۆیان نەبێت بڵاوی ناکەنەوە